هاتینە سەر باسی قورآانی پیرۆز وتمان قورآانی پیرۆز وەکو لە بەیانیا باسمان کرد براکانم فەرمودەی خی تەعاالایە خی تەبارگوتەعاالە پەیوەندی و علااقت لە بینی ئێمە و ئەوە ئێستا ئەو قورآانەیە پێغەمەر نەماوە عليهەی سەڵات وسلام چین بۆ لای بڵێن ئەی پێغەمەرەکەی خواخوا چی ئەڵێ پێمان بڵێ ئەو قورآانەمان لە بینایە ئەو قورآانە کەسێک کەسێکی خۆش بێ حەز لە قسەکەیەکە بە قسەی ئەکا ئێمەش ئەبێ وەکو مسلمان ئەیڵێنەوە ئەیڵێنەوە ئەبێ وابێ خوامان لە هەمووان خۆشترەوێ خوا جل لەوە علا لە هەمووان گەورەترا بە تاکی دەبێت کەلامەکەشی لە پێش هەر هەموو کەلامێکەوە بێت ڕێز لێگرتنی حرمەتی احترامی لەبەرکردنی خوێندنەوەی ئیمان پێهێنانی وەکو ابنکەسیر فەرمی ڕحمەتی خوای لەبێ لەگازندەکەی پێغەمەری خوا عليه سەلات وسلام کەوتی کە غەم و هەمیان ئەو قورآانە بێ و بەرزی کەنەوە بڵێن مسلمانی نەوەرن با لە ژێر سەبەری ئەو قورآانیان ژیان بەرینە سەر مەگەر کەسانێک هەبن لەبەر خاتری خی تەبار وتەعالا بە تاک یاخود کەسانێک هەبن لەولا و لەولا بەڵام بزانە خەڵکی چۆن تەماشایان دەکەن هەر قورآانت بەرز کردەوە چۆن تەماشا دەکەن کە ئەوە ئەو پەڕی بەدبختی خەڵکە ئەگەر پشتکەنە قورآانەکەی خی تەبار وتەعالا قورآن بۆچی هاتووە برای بەڕێزن ئەبێ پێم بڵێن بۆ ئەوە نەهاتوە بیکەینە دەستوری ژیانمان بۆ ئەوە نەهاتوە بیکەینە حکومڕانی لە نێوانمان بۆ ئەوە نەهاتوە بیکەینە لابردنی غەم و خەفەتەکانمان قورآانی پیرۆز وەکو لەما فەرمێ هەمووی باسی یەکخواپەرستیە هەمووی لە وشەی یەکخواپەرستی کۆ دەبێتەوە یەکخوا بپەرستن هەموو پێغەمەران لە بەرخاتریەوە هاتوون عليه مسللات وسلام خوای تعالی کە ئەم سەرزەمینەی داناوە کە پێغەمەرانی ناردووە ناو بەناو لە دوای یەک لە دوای یەک قەومەکە لە کەلامی خوا دوور کەوتونەتەوە ئەوەی خوا پێیوتون جل لەوە علا لی دوور کەوتونەتەوە هاتووە پێغەمبەرێکی نردووە کتابێکی لەگەڵ نردووە بەو کتابە پێی وتووە شوێن ئەو کتابە بکەن ئەو کتابە هەمووی باسی یەخوا پەرستیان لەبەرەوە قورآن کەتەلۆکی سیارە و تیارە و کەتەلۆکی و کەلتەلۆک و هەندەسەی فلانشت و فلانشت نییە وەکو زۆر کەس باسی لەیە کە ئاگادار بن ئیبن کەثیر فەرمووی ئەگەر ئیمانی پێ نەهێنی پشتت تێکردووە ئەوە تا زۆربەی زۆری حکوومەت ئیمانی پێی نییە ئیمان هەرەوە نێنێ بڵێ قورآن لای خوایە ئەوەی کە ئیشی پێ بکەیت کوایش بە قورآانەکرێ پاشان ئەگەر ئیشی پێ بکە دەبێ بۆ خوا بیکە نابێت لە بەرخاتی هیچ کەسێکی کە بیکە حەدیسمان هەیە ئەفەرمێک کابرا دەهێنرێت لە ڕۆژی قیامەت قورآانی هەموو لە بەرە جوان جوان ئەی خوێنێتەوە ئیشیشی پێکردواڵێ خوای تعالی فەرمێت تۆ چیت کردووە لە دنیا دەڵێ قورآانەکەی تۆم خوێندەوە ئیشم پێکرد دەڵێ درۆکەی بۆ ئەوەت کرد کە خەڵکی پێت بڵێ ئافرین بۆ ڕیاو سمعە کردت بۆی پێ بڵە عالمێکی بەرزە بڕۆن بیخەنە ناو جەهنەمە یەکەم کەس ئەوە ناخرێنە ناو جەهنەمەوە ئەمە خوێندێتەوە ئیشی پێکردو بەس مەبەستی خوا نەبووە پێی مەبەستی ئەو بۆ پێ گوتری عالم ئەی ئەوەی کە پشتی تێکردو هەر جۆشی نایەتی و هەر ئیشیشی پێ ناکە بەڵکو بگرە ئیشی پێ بکات بەو پەڕی مجرمی لە قەڵەمەیە ئەم ڕەوانیە ئیش بە قورآن بکرێ کەسێک بێ ئیش بە قورآن بکرێ ئەو کەسە بەچ لە قەڵەمە درێ بە ئێواڵێ بەو پەڕی ئینسانی تاوانبار و مجرم دەڵێ نابێ وا بکەی دەڵێ قسەی خەڵک لە پێش قسەی خواوەیە ئەفەرمێ ئەم قورآانە هەمووی لەبارەی یەکخواپەرستیەوەیە دەکرێ بە سێ بەشەوە ئاگادار بن ئەمە چەند جارم قسەیمان کردوەوە بەس هەرمانێ بیکەینەوە چونکە وتنەوەی ئەو جۆرە قسانە لە دڵا باجێ گیر ببێ بزانی قورآانەکەت باز لە چیەکە قورآانەکەت یا باز لە ڕب العالمینەکە ئەو پێ دەڵێ من تۆم دروست کردووە من تۆم بەخێو کردووە من تۆ بەڕێوە بە من کەون و کایناتەکەت بۆ بەڕێوە بە من بارانت بۆ بارێنم من زەویت بۆ سەوزەکەم من هەموو شتێکم بەدەستە کەس هیچی بەدەست نیە لە من زیاتر دەبم پەرستە دە من خوای تۆم بە قسەی من کە بە قسەی کەسی تر مەکە لا تعبد إلا الله اللە تعبدو الا اللە کەسی تر مەپەرستن بە قسەی کەسی تر مەکەن لەسەر ڕێبازی کەسی تر مەڕن ئللا ئەللا نەبێ قورآن باسی ئەوەت بۆکە هەل لە ضمنی ئەوەیە کە تەوحید و یەکخواپەرستێ باسی ئەوەت بۆکە کە پەیوەستە بە ڕب العالمین پێت ئەڵێ ئەوە ناو و سیفاتی جوانیە ناوی جوان و سیفاتی بەرزی هەیە تێی بگە بزانە لە خوای خۆت شارەزا بە خوا خۆی پێ ناسێنێت تۆش بڕۆ لە قورآانەکەی خوا بناسە ئێمە ئیمانمان پێهێناوە تۆ هاتوو ئیمانت بۆ خواهێناوە تۆ ئەی سلمێنی نەخوات بینیوە نەگوێت لە خوا بووە بەس قورآانەکە لە بینمانە هەیە ئەو قورآانە پێ دەڵێ من بەشەر نیم ئێستا زۆربەی زۆری بەشەرەکان لەسەر ئەو زەویە کێن ئەزانن کەەوە دینێکیان هەبێ و دینەکەشیان ئەو پەڕی بڕوپوج بێ نەسرانیەکانن گاورەکانن ئەمریکایە ئەوروپایە کوێ کوێ کوێ هەموویڵێ خوا کوڕی هەیە زۆرترین کەسانێک کە دینێک ئەبەن بەڕێوە ئەوانن لە مسلمانان زۆرترن عەدەدیان بەڵام قورآانەکەی مش ئاوهاڵێ کەواتە ئەوانە قومێکی کافری مشریکن ئەوانە خی تبارتەعاە لە قورآە فەرمێ وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم عیسا نەکوژرا سەلب نەکرا لە خاش نەدرا ئەوانە لە نەخێر خوا ڕاست ناکات لە سەلب دراوە لە خاش دراوە ئەو ئەوەیە کە تۆ پێڵی ئەمریکای هاتۆ ئێمە ڕزگارکە ئەوروپای کە تەمەدن و حەڵارەتی ئەوێ باشە تۆ لەگەڵ خوا ئەگەر علاقە خراپ بوو با هەموو ژیانە زێ ڕوزی و بێ با هەموو ژیانە خواردنی خۆش بێ و جلی جوان بێ کە مردی و چوویتە لای خوا بۆ لای جل و علا بۆ لای جەهنمێکی هەتا هەتایی نردی چی سپادەیە کاکە دوای وەرە تەماشای یەهودکە کە ئێستا زۆرینەی قووەتی منطقەکەی بەدەستە کەس ناوێرێ بچێ بەلایە تۆسقالێکن کەمایەتیەکن لە ناو ئەم بوونەوەرەیە یەکێکن لە کەمینەترین ئەو دینانی لەسەر ئەو زەویە بەڵام بزانە بە قووەت وێز چەند بەرزن بە حسابی خۆیان ئەوانە بریتی نییە ئیشەکە لە ئازایەتی و بوێری ها ئیشەکەی ئەوان سڕی سەرکەوتنی ئەوان یەک شتێکە بە ئێمە وتراوە لە قورآن و حەدیسەکەمانە پێیان وتوین خی گەورە پێی وتوین لە قورآە کە ئەوانە ترسنۆکن بەس کاتێک ئێوە لە دین لاتان ئێوە ترسنۆگە بنەوە نازابن سربەرزی ئێوە و ئازایەتی ئێوە ئەی ئومەتی ئیسلام لە دینەکەتانە کاتێ دینەکەتان فرا ترسنۆکترین نەفەر دەرەچن ترسنۆگەکانیش ئازاترین نەفەر دەرەچن ئێستا وایە دەبگەڕێرەوە بۆ دین بزانم کێ پێ دەوێرە لە نەسی حەدیث هاتووە گەر تۆ دینەکەت بەجێ هێشت خوا زەلیلت دەکات ئەو دینە ئەو ئەو زەلیلێت بەسەرا زاڵ دەکات لای نابا حتا نەگەڕێتەوە بۆ دینەکەی هابزانە ئەو قورآانە ئەوها ئەسما ئەو سیفات باز دەکات دەڵێ خوا کوڕی نییە ئەوە نەڵێن کوڕیانی کوڕی هەیە یهود دەڵێ عزەیر کوڕی خوایە نسرانی ئەڵێ عیسا کوڕی خوایە ئەمری فەرموو یەک بەشەر لە یهود و نەسارا نابێت لە جزیرەت العرب بێ لە مشرکین نابێت لە جزیرەت العرب بێ هەموویانی ملشکان یەک بەشەر نەمایەوە لە ئاستی پێغەمەرا سەڵسم لە کۆتایی ژیانەوە ئەوەشی مایەوە ئەمری فەرموو کە نابێ بمێنن عمەری کوڕی خەتا و ڕزای خوا لەبێ هەمویانی دەکرد ئەو انتقامی ئەوە ئێستا لێ مێسنەوە لە کاتی ئازایەتی و شەجاعەتا توانیمان ئومەتی ئیسلام ملیان بشتێنن دەریان کە لە وڵاتیش بەڵام لە کاتی زەلیلیمان ئەوان هاتنەوە زاڵ بوون بە سەرمانە بەچی تۆ گەڕێتەوە بۆ عیزەتە بۆ دین و ئیمانە بۆ قورآان ئاگەڕێتەوە ئەوە نقطە یەکەم نقطەی دووهم قورآن باسی بکە و بڵێ مەڵێ و مەکەکە بکە بڵێ مەڵێ مەکە واتە ئەو شتێکە بێ دەڵێ ئەمرت پێکە ئەو شتێکە نەهیت لێکە ئەمانە حقوقی تەوحیدن مافەکانی تەوحیدن مافی ئەو یەخواپەرستیەیە پێ دەڵێ نوێش بکە پێ دەڵێ ڕۆژوو بگرە پێ دەڵێ زەکات بە پێ دەڵێ حەج بکە لوت بەرزەکە نایکەم نایکەی لوتە دەشتێنێ آخر خۆی تەعاالە آخر خۆ پێویستی بەو نێژ ڕۆژۆی تۆ نییە الله هیچ پێویستی بە ئێمە نیە کاکە خۆی تەعاالە پێویستی بێمێ تۆ یەکی دروست کردووە لە ناو ئەم کەونەیە پێ دەڵێ بەقسەم کات خەمە بەهشت بەقسەم نەکەێت خەمە جانم ئەو هەرەوەندێ نایکە خۆت زەرەرەکەی کێ زەرەرەکە خوا زەرە ناکە شەیتان نەیکرد چێ زەرەری کرد لە بەهش نەبوو نەهێنایە دەرەوە هەتا تا بۆ جەهنم ناڕوا خۆی زەرەری کرد جاوەی لوتی بەرز بێ لە ئاستی دین خۆی خۆی لوتێشتێ لوتی خۆیشتێنێ خوا محتاجی کەس نییە دەڵێ ئەمرم پێکراوە حەچی لەسەر زەمین هەیە من ملی قرتێنم لە ملی بەم سەری ببڕم ئومیرت ئەن ئوقاتیل الناس یعنی چی ئومیرت کێ ئەمری پێکردوم خوا ئەو خوای کە کەونی دروست کردووە بە پێغەمبەرەکەی ئەڵێ من ئەو مشریکانم نایە بڕۆ سەریان بڕا نامانەوێت ئەی محەممەد بڕۆ یەک بەشەر نەهێڵەرە ئەوەی تیان نییە هەرکەس بە دینی خۆی شتیوان نییە ئومیرت ئەن ئوقاتیل الناس هەتا کە ئی پێغەمبەری خوا صلی الله علیه و فەرمێ حتی یشهد ان لا اله الا الله واني رسول الله ويقيم الصلاه ويؤت الزكاه کله هەبێ هەمویان شایەتی حەق بدەن بڵێن لە خوا زیاتر نابێت کەس بپەرسترێ محەممەدیش ڕابەرە ئەمروزەی ڕابەر نییە ئەگەر وتت خوا پەرسراوی منە و یەکێکی کەش لە ملی بە ئەگەر وتی خوا و یەکێکی کە و دوانی کە و سیانی لە ملی بە نابێت لەگەڵ خۆیان کەسە ببژێری لا اله الا الله الا تعبدوا الا الله کێ ڕابەرتە کێ ئەو پەیامەی کە خواهێنایەتی ڕۆشنی دەکات و پێغەمبەر صلی الله اذا توا ئەبێ ئەبڕات بەوە بێت کە پێغەمبەر ڕابەری تۆیە و محەممەد و ڕسول الله پاشان نوێژەکەی ئەگەر ئەی ئەمە دوو تەواو نەخێر تەواو نییە ئەبێ نوێژیش بکەیت ئەگەر نایکەی لە ملی بە بە ئیتیفاقی علەمای ئەهلی سنە ئللا هەندێک نەبێ لە ملی ئەدرێ بەس ئایا بە کافری ئەڕوا ئەوم ئەوە جەماعەتی علەمایانی دوایین وتویانە نە بە مسلمانی ئەڕوا بەڵام سەحابە هەمووی ئەڵێ بە کافری ئەڕوا زەکات بانێژیش بکە مسلمانە زەکات نەیە لەما فەرمون تەماشای بوو بەکری صدیقە ڕزای خوالێ بێ کە لە دوای وەفاتی پێغەمبەر صلی الله علیه وسلم کە زەکاتیان نەیە بەنو حەنیفە چی لەکردن حروبی ڕیدەتان نەبیستوە قومەکە نیان دوڵامە زەکاتمان نەیە بە پێغەبەر بەس نایەن بێت تۆ صلی الله علیه وسلم نایەن بێت تۆ ابو بکر جیشی ئامادە کرد عمر وتی سبحان الله ئالێرەیە عمر ڕزای خوای لەبێ لە هەموو کاتەکانی تر ئەگەر تۆ تەماشاکەی لە کاتەکانی ترا زۆر لەسەر حەق ڕق بووە لەسەر حەق معنای ئەوە نیە تۆ عمرێکت بێتە بەر چاو کابراکی تووڕە و مۆن و خەڵک لی ترسانە لەسەر حەق ڕق بووە دەڵێ قسەم حەقە بۆیە ڕقە بەڵام لەو کاتیان نەرمونیانێکی نوان وتی ئەبوو بەکرد چۆن تۆ کەسانێکە کوژی نوێژەکەن ئەڵێ لای لای لەڵام محەممەد ڕسۆ بڕایان بەخوایە نوێژەکەن هەر لە بەرەی زەکات نایەن ئەبو بەکر خوای تەعالا ئەو دینەی پێ پاراز وتی عومەر ئەوەی فەرق لە بینی نوێژ و زەکات تا لە ملێم نابێ فەرق لە بینی نوێژ و زەکات نوێژەکە ئەبێ زەکاتیش بە ئەوە بوو چوە سەریان قەتڵ عامی کرد بە ئیتیفاقی هەموو سەحابە نوێژیانە کرد بانیان ئەیە مزگەوتیان هەبوو لا اله الا الله محمد رسول الله هەموو شتەکانیان نەکرد زەکات نادەین زەکات نادەن صحابەی کۆ کردەوە ئەبوو بەکر عمر عوسمان علی لە پێش هەمویانەوە بڕۆ لیانە ئەها برام چۆن بوون کێ ئەی وێرە ئەوە لە کاتێکە جێشێکیان ئامادە کردووە بۆ ڕۆم بڕوە پێغەمبەر سەوسم پێشەوەی وەفات بفەرمێ ئازایەتەکەی ئەوەندە گەورە بوو جێشی وسامی ئامادە کرد پێشەوەی وەفاتکەوتی ئوسامە فەرمو ئەو جەماعتت با لەگەڵ بڕۆن بۆ ڕۆم شەڕی ڕۆم بکەن ڕۆم پێغەمەر وفاتی کرد صلی وسلم ئوسامە مایەوە نەڕۆیشت ئەبوو بەکر فەرمی جەیشێک پێغەمەر داینابێ ئەبێ هەر بڕوا بەڵام ئێمە بێ جاری ئاگامان لە داخلیش بێ نابێ کێشە لە داخلە بێ کێشە لە داخلە بێ ئەمە جێش بڕاتە دەرەوە لە داخل کێشەمان هەبێ ئینیارەکەی فەرمی سەحابەی کۆ کردو شەڕی لەگەڵ ئەوە نەشاک ئەوە بوو ئازایەتی و بەجەرجی سەحاب بۆیە هەتا ئەوان پیاو بوون کەس پیاو نەبوو لە ئالی دینەکانی تر هەمووی سەرشۆر بوون بەسکە ئەو پیاوانە نەمان ئەو هەمان لێهات ئەو ئەوامیرەکان و حقوقەکانی تەوحید بەڵام لەوانەیە بڵێ یەکێک ئەی ئەگەر کەسێکی تاک زکاتی نەداوە گەر کۆمەڵێک بوون هەربیان لەگەڵ دەوڵەتی ئیسلام هاکوتیان زکات ناین بانێژ ڕۆژک ئەو هەیان لێکرێت بەس ئەگەر یەکێک زکاتی نەیە عقوبەیەکی تری هەیە پێی ناوترێ کافر ئەگەر بڕای بە زکاتەکە بێ پێی ئەوترێت زکات نادەی ئەدی بزانین چەند دەفتەر دێ ئەڵێ دە دەفتەر دێ پێنجی جاکەرەوە خەرامەکەیەتی جارێ بێینە سەر بەشی سێهەم بەشی سێهەم بریتە لە چیرۆکەکانی بڕواداران و بێ بڕوایان لە قورآن هەموو سەرانسەر تۆ تەماشایکە چیرۆکی بڕواداران و بێ بڕوایان باس دەکە خۆیدان چیرۆکی سەرۆکی بڕواداران پێغەمەری پێشەوامان باس دەکا سەڵسم لە قورآن بڕۆ بیخوێنەوە تەماشاکەن لە قورآە چۆن باسی پێغەمەرمانەکە عليه سەڵات وسلام وەکو لوقمان وەکو ئەو پیاوەی کە لە سوورەتی یاسین هات دیفاعی لە پێغەمبەرەکان کرد و کوژرا عەلەیهی سەڵات وسەلام وەکو مؤمنی ئالی فرعون جا یەک هەر یەکێک لەمانە بە کورتەباسێکی لێوەر بگرین ذوالقرنینێک خلافێ لە بین علەمایە پێغەمبەر بووە یا پێغەمبەر نەبووە گریمان پێغەمبەر نەبوو بەڵام بە تاکید مەلیکێکی عظیم بووە لەسەر ئەو زمینەیە لە سوورەتی کەهف نەدان خوێندووە يسألونك عن ذي القرنين ئەو مەلیکە چی کرد شەرق و غەربە گەڕا بە دوای کەسێکە بەرامبەر بەخوا لوتی بەرز بێ لوتی ێشکات ئەوە بوو مەلیک ئەوە بوو مەلیک بە دوای مەسلحەتی خۆیان ناگەڕا بە دوای کۆکردنەوەی گەنجینیان ناگەڕا بە دوای ئەوە ناگەڕا خەڵکەکە بچەوسێنێتەوە خەڵک دوعای لێ بکە کێ ئەمڕۆ ڕازیە لە سەرکردەکانی ئەو سەرزەمینە پێم بڵێن کێ دوعایان بۆ کە بڵێ یا ڕبی خخوای گەۆرە پارێزراوت کە مادام ئەو عدالەتت بڵاو کردەوە لە سەر ئەو زمینەیە هەمووی ناناڵێنێ هەموو خەموو خەفەتمان نییە کێ هەیە بێ خەموو خەفەت بێ ئللا کەسانێک کە لەگەڵ یانابن شەریکیان بن ئەو خواخوایەتی ئەو شتە بڕە بەڵام زۆرینەی زۆری خەڵک حاڵی چۆنە گوزەرانی چۆنە لەبەرەوە ئەگەر تۆ تەماشای چیرۆگەکانی قورآن کەی دووشتت بۆ دروست دەبێت یەکەمیان ئازایەتی و شەجاعەت لە حەبوتن قەت سڵ مەکەرەوە چونکە تۆ لە سەرنجام ڕۆیتەوە بەلای خوا یان سەرەکەوی بەوتنی حەقەکەت یان شەهی دەکرێت یان سەرەکەوی یان شەهی دەکرێت هەردووکیان بۆ تۆ چییە؟ پێم بڵێ هەردووکیان سەرکەوتنە بەڵام ئەگەر حەقە نەوت چیرۆکەکانی قورآن وا فێری مامۆستایانی ئاینیەکەن کە لەسەر حەق یەک یەک لەحزە دوا نەکەون شکاگەر هات و دواکەوتن ئەو خەڵکە بەبێ دین و ئیمان ئەڕوا پەناگرین بەخوا لی تێگەچی وەکو ئەمڕۆ واللە خبیر بما تعملون ها سەیری ئاەتەکە کە چەند ترسناکە خبیر بما تعملون وریا بە ئەوەی خوا بۆی داناوی هەر ئەوەیە حەق بڵیت و نەڵێی هەر ئەوەیە کە خوا دایناو ئەبێت لە فلان دقیقە و سعات و سانیا بمری جا حەق بڵی باشترەیە خۆت خۆت بشاریتەوە لە حەق ئەو چیرۆکەکانی قورآن ئەوان پیشان پێی پیشانەیە ئەوهامان فێرەکە نەک دابنیشی بەخوا چیرۆکێکی خۆش و مامۆسایتر بڕۆیتە دەرەوە تەواو نا فێر بە لەی فێر ئەوە ذوالقرنین وەرە لقمان لقمان خلافە ئایا پێغەمبەر بووە پێغەمبەر نەبووە هەر کامێکیان بێ کوڕێکی نەسیحەت دەکا چی پێ ئەڵێ برا بەڕێزەکەم لە پێش هەموو شتێکەوە لا تشرک بالله ان الشرك لظلم عظیم بە مناڵەکە لە کوڕە جوانەکەم شەریک بۆ خوا قەرار مەدە لە غەیری ئەڵا زیاتر مەپەرستە هیچ ڕێباز و ڕێبازە هەڵ مەبژێرە تەنها لەگەڵ ڕێبازەکەی خوایە بڕۆ هەر لە مناڵیەوە فێریەکە لە مناڵیەوە فێریەکە عابید بێ بۆ خوا عابید نەبێ بۆ کەسانی تر ئێمە هەر لە مناڵیەوە فێریانەکەین چیان فێرەکەین تەماشاکە کێمان بەیانی مناڵەکەمان خەبەر کردەوە تەمەن حەو ساڵان کە لەوێ نوێژی لە داوا کراوە ڕۆڵە هەستەوە بانگە نا با بخەوێ سەرمایە بێ گەرمایە بێ ناڕەحەتە ئەی بۆ مەکتەبەکەی هەستا سەسە خێرەدەی بە شەق لێ یا بۆ مەکتەبەکەی خێرا بڕوە بۆ مەکتەبەکەشی بۆ عیلم نییە مستقبل یەفوتێ پارەکە یەفوتێ دەبا بە هەمووتان بوترێ مناڵانتان مستقبلی نییە و پارەی نیە و ڕاتو بەرناگرێ یان نێرن بۆ مەکتب کراڵە مەکتب بۆ چیە بڕۆ با بەخێرا ئیسپیکاریە بکە یان کرێکاریە بکە یا خۆت خۆت فێری عملەیە شتێ فێری تیجارەتێ بکە با مستەقبلت نەڕوە کێ بۆ علم مناڵی ئەنێرێتە مەکتب نەوەله بەس بۆ پارەیە کەواتە بۆ پارە مناڵەکەت هەستان بۆ خوا هەڵە نەسان بۆ پارە لێ ڕحمی پێ ناکەی بەس بۆ خوا ناباب خێ مشکلە کورە خوا مشکلە نییە خوا مشکلە نییە بەس زەکاتەکەی خوا دایناوە بەشی هەموو دنیاکە ئەگەر بەڕاستی بدرێت کە چەندێک بەو دڵە پڕ لە ئیمانەوە خەڵک دەرێهێنێ و ئەیا بە فەقیرۆژە بەبێ منت ئەڵێ و حەقی خوای ناوێرم بزانە خی تەعاالە چەند بە ڕەحمە بۆت وایەوە نیە ئەو هەر بە سێ بەشەکەی قورآن لە قورآن ئەو هاتێ بگەن برا بەڕێزەکەم غەم و خەفەتە دەبێ ئەدی جگەرێکم بەرێ ئەوە چیە کاکەڵە خەفەتم هەیە ئەدەی لەو ڕۆژانەیە گەنجێکی جوان هاتووە خەفەتی هەیە چوە داوای کچێکی گردو نیان ناوەتە چۆتە نادی خواردوێتی و بە سەرخۆشی هاتووە برایە گەێنای نەسەحەتی بکە ئەوە چی وڵات چی بکەم بەخوایتر خەفەتم هەبوو بزانام کە خەفەتمان هەبێت چی بکەین برا بەڕێزە خەفەت بە چی ئەڕوا غەم و هەژا خەم و پەژارە بە چی ئەڕوا ئەلێریا کۆتایی بابەتەکەمان بە حەدیسێک گەهێنین حەدیسێکی صحیحی پێغەمەر صلی الله عليه وسلم کە حەدیسەکە فەرمێ لە کۆتایە ينبغي لمن سمعهن أن يتعلمهن هەر کەسێ گوێی لەم حەدیسە بوو فەرزە لەسەر یە بێ فێری بێ نابێ ناکرێت سە گوێتان لەبێ بێ فێری بێ بێ حەدیسەکە فێر بێ ئەبێ ئەبێ کەلیمەتەکان لەبەرکەن بیکەن بە دوعا لە غەم و خەفەتەکان تا بیڵێن پێغەمەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی هەر کەسێ گوێی لەبێ ئەبێ لەبەری کا بێ بیڵێ ئەبێ ئەو کەلیماتانە بڵێتەوە بۆی ئەو غەم و خەفەتەی کە هەیەی بڕوە بەمەش ئەڕوا کە ئێستا باسی کردووە ئەمە وتەکەیە اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك خوایە من عبدی تۆم کوڕی عبدی تۆم کوڕی کەنیزەکی تۆم واتە دایک و باوکمان عبد و کەنیزەکی خوان خۆشمان عبدی خواین ناصیەتی بیەدیک نێوچاوانم بەدەستی تۆیە خوایە ماڵین فیە حکمک ئەو ئەوەی زانیوتە لە حەقی منە لە علمی غیبی خۆتا کە بەسەر من یەت ئەبێ هەر ئەوە بێ واتە ئیمانم بە قەزا و قەدەری تۆ هەیە خوایە ئەوەی بۆت نووسیم هەر ئەوەیە عدل فی قضاؤک ئەوەی لەسەر منت نووسی و عدل لە هیچ زوڵمێکی تیانە چیم بەسەری هەمووی عدالەتی خۆتە واتە من لە نێوان عدالەت و لە نێوان فەزلی تۆ یاژیم ئەی خی تعالا ئەگەر شتێکت دامی و پێی بەختەوەر بووم ئەو فەزلی خۆتە ئەگەر تووشی مصیبەتێک بووم ئەو عدالەتی خۆتە زوڵمت لە من نەکردووە ئەوە خوای خاتە بەهشت بە شەرتێ ئیشی پێ بکە و تێی بگا و بەو ناوانە کار بکە کەواتە ناو هەیە خوا لە لای خۆی دایناوە حتا بە پێغەمەریشی نیاوە سەل لە وسلم ئەو ژێکێکە لە گەورترین بەڵگەکان کە پێغەمەر غیب نازانێت پێغەمەر علمی لەو حقڵەمی نییە پێغەمەر بەشەرێکە فەرمی نەمانە بەشەڕ و مثلکم و حایلەیە من بەشەرێکم وەحیم بۆیە ئەوەی بۆم دێ هەرەوەندەیە ئەوەشی بۆم نێ نا نایزانم باشترین بەڵگەژەوەی پێغەمە زانی سەل الله وسلم کە ڕۆژی قیامەتە زانی هەمووتان نەزانن کە جبریل لێ پرسی ڕۆژی قیامەت وتی نەمنیش و نەتۆشەی جبریل نازانین کاتە خوا لە لای خۆی شاردوێتەوە ئەن تەجعل القرآن دوایەوەی بەم شێوازە جوانە داوات کرد پێغەمەر نهات صلی الله عليه وسلم بڵێ چی خوایە بۆ خاتری پیاوچکان و خوایە بۆ خاتری ئەو زعیفانە و خوایە بۆ خاتری دار و بەرد و خوا نا هەبزانە بەچی داواکە بە ناوەکانی خۆی تعاالە بە ذاتی خوا داواکە نا بە قورآانەکەی خوا قورآانەکە بکەرە بەهاری دڵت بەهاریش بۆ خۆ دەزانی ئەنوا و ئەشکال گوڵی تیا ئەنوا ئەشکال سوورەت و ئاەتمان هەیە دڵتی پێ برازێنەرەوە ئەو پاشانە فەرمی وە نورە سەدری بیکەی بە ڕۆشنایی سنگم خوایە وە جەلا حوزنی بیکەی بەلابەری خەفەتەکانم سەیریکە خەفەت لە شتی ڕابردووە خوێخ ئەڵی ئەڵێ ئەڵە خەفەتم هەیە بەخوا فلان شت ڕیاوە خەفەتە خۆم ئەین لە شتە ڕابردووەکان تۆ خەفەتت هەیە وەدەها بە هەممی لابردنی خەم هەم خەمە خەم چی ئەوەیە کە ئێستا شتێک ڕوویاوە ئێستا حالیان شتێک ڕە تۆ خەم ئەڵە بەخوا ئەو خەمم هەیە کات خەفەت بۆ ڕابردووە هەم بۆ ئێستەیە چیشمان هەیە تەماشای کەلیمەی هەم بکەن لەگەڵ غەما دەڵێ و ئین کانە متعلقا بواقع الانسان وحاضره فهو غم غم لە زمانی کوردی خۆمانە ناوبراوە بە خەم خەم بۆ ئێستەیە هەممان هەیە هەم کە لە حەدیسەکە باسی کردو بۆ داهاتووە یعنی ئێستا ئێمە سێ شت لەبەر دەمانە ڕابردوو ئێستا داهاتوو ڕابردوو تۆ خەفەتی لێ خۆی هەموو خەفەت لە ڕابردووتان ناخۆن لە کەم و کوڕێکانتان لە گوناحەکانتان داهاتوو پەرۆشی لە داهاتوە ئەترسی خەوفت هەیە ئەڵێ ئەبێ چیم لێ بەسەر بێ ئێستش چییە خەمی ئەو لە حەزەیەت هەیە ئەگەر تۆ بێت و ئەمە بڵێ هەر سێشتەکەت نابێت بۆ چونکە تۆ قورآانەکەی بەسەر مەشقی خۆت تۆ قورآانەکەی بەڕابەری خۆت بە هیچ شێوازێک تۆ چی نابی وێڵ نابی لەو دنیاە وابن عبدیک هەر باوکیشم عبدی تۆیە وابن ئەمەتیک دایکیشم هەر کەنیزەکی تۆیە کەواتە تۆ لێرە ئیعترافت کرد کە تۆ هی خوای تۆ هی خۆت نیت چجا هیچ کەس کەسێکی کەبی تۆ بۆ خۆت هەوا و ئارزوی خۆت ناپەرستی چ چای هەوا و ئارزوی کەسێکی کە پەرستی تۆڵێ من عبدایەتی بۆ خواکەم ئەمە ئاعتراف و بە عبدایەتی ئەوە یەک ئەبێ ئەوە بیر لە حەدیسەکە بکەیتەوە نقطەی دووهم ئەسڵی دووهم ئیمانت بە قەزا و قەدەرە بێت تۆڵێ چی ئەڵێی ناسیەتی بیەدێک ماضن فیە حکومەوە قەزا و قەدەرە خوایە من لەسەر ئەو نەخشەیە ڕم کە تۆ دادناوە تۆ بەناگادار بن پێشەوەی مەخلوق دروست بێ خخوای تەعالا هەموو شتێکی زانیوە ئەزانێ ناوت چییە کوڕی کێی ئەزانێ بەهشتی دیا جەهنەمی ئەزانێ باشەکە یا خراپ ئەزانێ آخر لقمەکامێکە تۆی خۆی ئەزانێ هەموو گەڵاکانی سەر زەمین ئەبارێ لە کەی ئابارێ کەی ئەبارێ ساڵەکانیش عەدەدیان چەند و عەدەدیان چەند نیە چەند بیری لێ بکەیتەوە زۆر زەحمەتە ئەبێ بترسی لە بەردەمی ئەوخوایە ئەوە قەدەری خوای تاالە تۆڵی خوای من اعترافەکەم جالێریا زۆر کەس ئیشکالی بۆ دروست دەبێت دەڵێ باشە کە خوا ئەوەی لەسەر منوسێ من گوناحم چییە ئەمە زۆربەی شێوعی و مارکسی و لینینەکان ئەمشتار لەگاتی خۆشە بێ بڕوانەکان ئەمانیان هێناوە یاخود کەسانێک هەبوون پرسیاریان کردووە نەک لە ڕوانگەی ئینکاریەوە بەڵکو لە ڕوانگەی زانینەوە یانیز بزانن سەحابە بە پێغەمەریان وسەلاسەلم کە خوانوسیەتی ئەمە بۆ عملکەین ئەوە لە ڕوانگەی ئینکاریەوە نەبوو ها پرسیان ئەیان پرسیان شتەکە بزانن تۆش بە دڵتایە شەرنیە کەسێ و قسەی کرد بڵین کافرە بەڵام هەیە بە کوفرەوەیکە هەنێ چێ زیناکە قتڵەکەڵێ کە پێ ئەڵێ ئەڵێ کاکە من خوا لەسەری نووسی و لێم گەڕ تەناڵی خوا هەیە هەموو شتێکی زانیوە ئێوە لەسەری نووسی و نیکەم ئێمە ڕەتمان بۆ ئەناوەی ئەڵین دە نوێژیش بکە بڵێ خوا لەسەری نووسی و دە دەرگای ماڵەکەت بکەرەوە بابێ قاسە دۆلارەکەت بتزیێ بڵێ بەخوا خوا لەسەری نووسیم باوت زەوی بە قسە ناکەم دەبا ژن و مناڵت فەساد کەن و بڵێ وەڵا خوا نووسێتی من قسە ناکەم ئەی بۆ بەوە قساکەی ئەیوە شەرخوانەی نووسیوە بەس تۆ نازانی خوان چی نووسیوە ئەبی ئاگادار بی بۆیە خوای تعالی بە دریا نەخاتەوە ڕاستە خوا مشتێکی زانیوە بەس تۆ چوزانی دەوە خوا نووسیوێتی لە مەسلەی قەزا و قەدەر کێشە زۆرە بێ ئاگادار بین ورد بین لەسەری خوای تعالی هەموو شتێکی زانیوە دەزانێت تۆ چیەکەی چی ناکەی جالێریا بۆ یاڵێ یاڵی خوای تعالی هەچێک تۆ یەکەی تۆ حەکەمی عدلی پاشان یەکی چکە لە ئەسڵەکان لەو حەدیسەیە ئەوەیە کە تۆ داواکەت کرد بە ناوە پیرۆزەکانی خوا ئەسئلوکە بکل اسم هو لك بە هەموو ناوەکانی تۆ داواکەم نهاتی بڵێ بە خاتری پێغەمەر و ئادەم و نوح و هەموو قورآن بگەڕێەوەی تیانێ هەموو قورآن بگەڕێ ئێستا لەوانەیە کەسێک بڵێ ینی ناکرێ بڵم بە خاتری پێغەمەر سەڵاوسم ئەڵین ئەگەر جایز بە خوای فەرموو ئەیوت وەلی ڕسوولی ئەسما و حوسنا فەدعو بیا بەس نەیوت وەلی ڕسوول شەیتانی زانی خوا ئیلا یەک لە ناوەکانی ئیلاهە بەزیشی پێ نەکرد وتی نا من سەجدە بۆ ئادەم نابم تاوا بڕۆ بۆ جانە با سە جاش بزانانی ئیلا ئەله ئیلاها ئیسپادە پێ ناگەێنێ هەتەوێ بە قسەی بکەیت بەشی چوارم لە حەدیسەکە عینایە بە قورآانی پیرۆست ئەوەیە غایەکەمان لە دەرسەکە کەوتی چی قورآان بکەی بەچی بە بەهاری دڵم ئەو هایە مەسەلەکە جا لە حەدیسەکە پێمان ئەڵێ چی دەڵێ بڵێ قورآن بکەی بە بەهاری دڵم بە مخەفەتەکانمی پێلاێ خخوای تا دەڵێ ئللا خوا خە مخەفەتی لابە و هەر کەسێکیش ئەم حەدیسەی بیست جارێککای خوێنمەوە ئەڵێ پێغەمەر فەرمیسە لە ڵاو سلم کە ئەمەی ود ئللا ئللا ئەو کەسە خە مخەفەتی نامێنێ بەس بە شەرتێک بەم چوارشەوەی کە باسمان کرد هەمووی وەربگرێ نەک تۆ بڵێ قورآن کە بە